الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أوصيكم ونفسي قبلكم بتقوى الله امتثالا لأمر الله قال جل وعلا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون سڵاوی خوای گەورەتان لەسەر بێت ئیماندارانی بەڕێز و خۆشەویست خوشک و برایانی مسلمان لە وتاری ئەمڕۆماندا بابەتێکە لەژێر ناونیشانی مافی خوا بەسەر بەندەکانیەوە زۆر جار باسی مافەکان دەکرێت مافی پێغەمبەر صلی الله علیه وسلم مافی ئیسلام مافی دایک و باوک مافی ژن و مێرد بەسەر یەکترەوە مافی جیرانەتی و خزمەتی و هاوڕێتی و کەسایەتی زۆرێک لەم مافانە باش دەکرێ و و لە سەروی هەموو شیانەوە مافی مرۆڤ بەڵام ئەبێ ئەو مافانە لەسەر چاوەوە بدرێ ئەبێ لە سەرچاوە ڕوونەکەوە بێ ئەینا ڕاست نییە و ڕاست نابێ سەرچاوەی مافەکانیش ذاتی ئەڵڵایە جەل لە جەلالوه کەسێ مافی خوانەدا چۆن مافی تۆ دەدا کەسێ لەگەڵ خوا ڕاز نەبێ چۆن لەگەڵ تۆ ڕاز دەبێ کەسێ لەگەڵ خوداکەی بێوەفا بێ چۆن لەگەڵ تۆ بەوەفا دەبێ بۆیە دەبێ پێشێ مافی خوا بین و ئەو حەقی خوا جێبەجێکەین ئەو جار دەتوانین مافەکانی کەش بدەین لەژێر ڕۆشنایی فەرمودەیەکی پێغەمبەر صلی الله علیه وسلم بزانین مافی خوا چییە بەسەر بەندەکانیەوە ئەویش پێغەمبەر صلی الله علیه وسلم ڕۆژێکیان بۆ فێرکردنی هاوەڵان و فێرکردنی ئۆمەتەکەی پرسیاری کرد لە مەعادی کوڕی جەبەل وتی ئەی مەعاد هەل تەدری ما حەق الله علی العباد دەزانی مافی خوا بەسەر بەندەکانیەوە چییە ئەویش فەرمووی الله و رسوله عەلم خوا و پێغەمبەرەکەی زاناترن پێغەمبەر صلی الله عليه وسلم فەرمووی حق الله على العباد حق ما في خواب سربندكان يوا ان یعبدوه ولا یشرکو به شیئا یەکەم بیپەرستن و عەبدایەتی بکەن دووەم شەریکی بۆ قەرار نەدەن هاوتا و هاوڕێی بۆ بڕیار نەدەن لەسەر ئەم دوو خاڵە هەڵوێسە دەکەین و وتاری ئەم ڕۆمانی ئینشاء الله لێ پێک دێنین یەکەمیان لە مافی خوا و گەڕانەوە و پشت بەستن بەخوا و کردەوەی چاکە و تەقوا معنای عیبادەت زۆر فراوانە و بزانن عیبادەت دەرەجاتە هیوایە عیبادەت دەکا بۆ ئەوی بچێتە بەهاش شتێکی چاکە بەڵام هیوایە عیبادەت دەکا بۆ ئەوی خوا لێی ڕازی بێ ئەوەیان چاکترە و بۆ خوا زیاترە بەڵێ ئیماندار تۆی مسلمان یەعنی خوایە بەس عیبادەت بۆ تۆ دەکەین بەس تۆ دەپەرستم بۆیە مەفعول بیهی پێش فاعیلەکە کەوتۆ لێرەدا قورتبی دەفەرمێ ئەمە بۆ ئیهتیمامە تایبەتمەندیە یەعنی خوایە بەس عەبدی تۆم تۆ ئەگە لە نوێژەکەتا لە فاتیحایەوە دەڵێی وریا بە ئەی ئیماندار خۆت بە درۆ نەکەیەوە لە کردار و گفتارەکانتا نەچی ببی بە عەبدێکی تر و بۆ عەبد بۆ کەسێکی کە پاشان پرسیاری دێتە ئاراوە لە خولیای سەرتا شەیتان جاری وایە دەڵێ باشە ئێمە بۆ عەبدایەتی بکەین بۆچی بیپەرستین لە وەڵامدا دەڵێین ئێمە بە سروشتی خۆمان عەبدین و بەندەین دەبێ بەندایەتی بکەین دەبێ عەبدایەتی بکەین بۆ چێی بکەین بۆ خالقەکەمان بۆ ڕازیقەکەمان ئەگەر ئینسان عەبدایەتی بۆ خوا نەکە بیەوێ و نەیەوێ و بزانێ و نەزانێ دەبێتە عەبدێکی شتی عەبدی شتێکە دەبێتە عەبدی عەبدان دەبێتە عەبدی هەوا و ئارەزوو دەبێتە عەبدی دینار و درهەم کەواتە ئێمە دەبێ عەبدایەتی بۆ خالیقەکەمان بکەین و تەماشایەکی خۆمان بکەین فلينظر الإنسان مما خلق سيري خود بك بزانة ولا شي دروش بو أي إنسان لە نوتفەی دایک و باوک کاتێک کە سەرجێی دەکەن ئەو نوتفەیە ئەو تۆ قێزەونە بۆ خۆشمان بێزی لێ دەکەینەوە تۆ ئەلەوە دروست بووی چێ دروستی کردی ئەڵڵا کاتێکەوە دایک و باوکمان سەرجێی دەکەن کاتێکە ژنومێر سەرجێی دەکەن ئەوە ئافرەت هێلکۆکەی هەیە پیاویش مەنی هەیە زانایان دەڵێن لە یەک سانتیمەتر سێجای سپێرم و تۆوی پیاوە شەست ملیۆن حەیوانی مەنەوی بەشداری دەکات و هێلکۆکەش یەک سپێرم یەک تۆ وەردەگرێی دەوە زیاتر قبول ناکە جا تەماشاکە لەو شەست ملیۆنە من و تۆ فلان و فیساری هەڵبژاردووە سبحان اللە خوای گەورە تبارک اللە احسن الخالقین بەڵێ چەند خۆشە ئەگەر سەرنج بدەی لە وڵاتێکە کە دانیشتوانەکەی 6 ملیۆن بێ لە ناو 6 ملیۆن کەسە سەرکردە و ڕئیسەکە ناوی تۆ بێنێ باسی تۆ بکات ئای چەند کەفت بەخۆی دێ و چەند شانازیە ولله المثل الاعلى لە 6 ملیۆن حەیوانی مەنەوی کە لە ناو تۆوی پیاوا هەیە تۆ دەرچووی و ئەوەکانی کە هەمووی فەوتان هێلکۆکەی ئافرەتی یەک دانە قبول دەکا جاری وا یەک هێلکۆکە دەبێ بە دوو بەشەوە ئەوە دەبێتە جمکانە و هەردووکیان وەکو یەک دەبن یان نێر دەبن یان مێ دەبن بەڵام جاری وا دوو هێلکۆکە پێشوازی لەو سپێرمەی دەکا لەو 6 ملیۆنە لە یەک دانەی دەکا ئەوە ئەو کاتە ئەگە دوو هێلکۆکە بوون جمکانە دەبێ بەڵام ڕەگەزیان جیاواز دەبێ و ڕەنگیشیان جیاواز دەبێت سبحان اللە کێ ئەم دەورەی هێنا کێ خەمی ئەوەی خوارد ئەڵڵا ئەوجار لە ناوسکی دایکی شاخوای گەورە ڕستقمانەدا بەهۆی بۆری مەشیمەوە ئەوجار کە هاتی شێ دەرێ خوای گەورە لێت بێ ئاگانیە لێت بێ ئاگانیە چونکە خوا یەکێ لە ناوەکانی ئەڕەزاق ڕۆزی دەر هەرچی گیان لە بەر و زیندەوەرە لەسەر ئەم بوونەوەرە خوای گەورە ڕۆزی دەدات بۆیە لەوێش دێت بە ئاگانیە و کاتێک کە دێ دەرەوە لە مەمکی دایکتا ئەو شیرەت بۆ هەڵدەقڵێنێ جا ئەو شیرە ئەو شیرە هی ژنی گاو هی ژنی شاو گەدایە ئیە بۆ هەمووان وەکو یەک وایە ژنی پاشا و ژنی گەدا هەر ئەو شیرەیە یەکەم جار شیرەکە ژەکە زۆر خاستە چونکە پێویستی پێیەتی ئەوجا وردە وردە ڕوون دەبێتەوە سبحان الله عدالەتی خوا چەند گەورەیە شیری دایک لە هەموویا وەکو یەکە من عرف نفسه قد عرف ربه هەر کەسێ زانی چەند درو چۆن دروست بووە ئەو کاتە گەورەی ئەو خوای بۆ دەردەکەوێ و بۆیە دەبێ ئەو خوایە بپەرستێ و عەبدایەتی بکە و بێوەفا نەبێ بەرامبەری تەماشای خواردنەکەت بکە ئێمە بۆ خۆمان کە لە حەزەتی ئادەمەوە دروست بووین حەزەتی ئادەم لە خۆڵ دروست بووە پاشان ئێمەش کە لە نوتفەی دایک و باوکمان دروست بوون نوتفەی دایک و باوکیش لە خواردن دروست دەبێ خواردنیش لە ڕوەکە ڕوەکیش هەمووی لە خۆڵە کەواتە ئێمە لە دوو لاوە لە خۆڵ دروست بووین پاشان ئەگە سەیری خواردنەکانمان بکەین هەر بە بەسیتی مانگا کاوکۆ دەخوا ئایا هەموو دنیا کۆ بێتەوە دەتوانێت لە کا لیترێ شیرت بۆ دروستکە مانگا کاوکۆت دەخوا و شیر دەدا بە تۆ سبحان الله زانایان دەڵێن یەک لیتر شیر پێویستی بە سێسەد لیتر خوێن هەیە لە ناو گوانی ئەو مانگایدا خوای گەورە لە بینی دوو شتی پیسە ئەو شیرە پاکت بۆ دەردێنێ من بینی فەرسین وەدەمین لە بینی پیسایی ما وڵاخەکە و لە بینی خوێنەکەیشە کە هەردووچیان پیسن ئەو شیرە پاکت بۆ دەردێنێ ئەوە بۆ بیر لێ نەکردوێتەوە کە لیترێک شیر پێویستە سێسەد لیتری خوێن کە دەوەرام کاو هەتا تەسفی بۆ پاک بێتەوە خۆ میزیشان لە خوێن دەردەچێ خۆ شیریشان لە خوێن دەردەچێ سبحان الله وإن تعدوا نعمة الله لا تحصوها ئەگەر نیعمەتەکانی خوا بژمێری خۆ نە هیچ قەڵەمێک و نە هیچ زمانێک نیعمەتی خوا ناژمێرێن بەڵام چی دەکەی لە ئینسانێکی بێ ئاگا لە ئینسانێکی لار و خوار و بێبار و بێوەفا بەرامبەر بەخوا قتیل الئینسان و ما ئەکفەرە هەی لە ناوچێ ئینسان ئەوەندە بێبارە ئەوەندە بێوەفایە ئەوەندە لار و خوارە بەرامبەر بە زاتی ئەڵڵا بۆیە دەبێ ئێمە عەبداتی بۆ خوا بکەین ئێمە دەبێ کە حەبداتی دەکەین و عەبداتی بۆ خوا دەکەین ئەوە بەرزترین لوتکەیە ئەوە پیرۆسرین شتە ئێمە دەیکەین ئیمامی ئەحمەد پرسیاریان لێ کرد چۆن خواد ناسی چۆن خوا بناسین ئەو خوای کە نابیندرێ زۆر جا لە فەیسبووکە بینیومانە خوایەک نەبیندرێ چۆن چ دەپەرستی کاکە خۆ عەقڵی تۆش نابیندرێ کەوابێ تۆش بێ عەقڵی خۆ کارەباش نابیندرێ خۆ کارەباش هەیە خۆ زۆر شت هەیە نابیندرێ ڕۆح بەڵام سەیری شوێنەوارەکەی بکە ئیمامی ئەحمەد فەرمووی سەرنج بدەنە هێلکە هێلکە هێلکە کە زەردێنەکە جوچکەکەی لێ دروست دەبێت لە ماوەی چوار هەفتەدا سپێنەکەش خۆراکە بەڵام هەمومان هێلکەی کوڵاومان خواردووە کە نەویایەک و بۆشایەکی تێدایە ئەو بۆشاییە ئەوە هەوایە خوای گەورە بۆی خەزن کردووە لەو ماوە کورتەی داکەوە ئەو جوجکە ڕۆحی وبەردێ ئەو تۆزە هەواشی بۆ خەزن کردو هەتا دەندوک لە قاوەکەی دەدا و دێتە دەرەوە ئەوە چێ ئەو جوجکە ڕۆحی کرد بە بەراو ئەو عەقڵەی دایە و خواردنیشی لێ بۆ ئامادە کرد اللە جل جلاله بەڵێ بەڕێزان و خۆشەویستان خۆشەویستی خوا خەم ئەڕەوێنێ کە خوات بوو ئیشت بە کەس نامێنێ بۆیە بەڕاستی ئێمە بەس خوا خۆمان تەسلیمی خوا کەین حەقی خوا بین بە عیبادەت فەرمانەکانی جێبەجێکەین بەڕاستی تەسلیمی خوابی هەروەکو حەزرەتی ئیبراهیم فەرمووی ئەسلمت لرب العالمین تەسلیم بوون بە خوای پەروەردگاری جیهان هەرۆکو خوای گەورە بە پێغەمبەر دەفەرمێ صلی الله علیه وسلم قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين بڵێ ئەی محمد صلی الله علیه وسلم نوێژەکەم سەربڕینەکەم ان صلاتي ونسكي واجباتم سەربڕینم هەمووی ژیانم مردنم هەمووی بۆ خوا بێ دەبێ بۆ خوا بێ یعنی بە فەرمانی خوا بێ دەبێ بۆ خوا بژین هەر کەسێک ئاوا بوو ئەوە لوتکەی عیبادەتی گرتووە و ئەوە مافێکی خوای گەورەی داوە کە ئەن یعبدوه کە دەبێ ئێمە عەبدایەتی بۆ خوا بکەین خاڵی دووەمی حەدیسەکە دەفەرمێ وەلا یشریک و بهی شەیئا مافی خوا چۆن دەدرێ یەکەمیان وتمان ئەن یعبدوه پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی دەبێ عەبدایەتی بکەین بەڵام بە مەعنا فراوانەکەی نەک هەر لە مزگەوتە، لە دوکان و بازاڕە، لە دایرەکەتە، لە کار و کاسبییە، لە هەموو ژیانتە، لەناو ماڵ و خێزانتە، هەمووی بەپێی فەرمانی خوا بێ، عیبادەتی خوا بکەین. دووەمینیان ولا یشرک به شیئا. شەریک بۆ خوا قەرار نەدەین. وتمان ئێمە عەبدین. ئەگەر کەسێک ئێمە دەبێ عەبدایەتی بکەین. ئەگەر کەسێک عەبدایەتی نەکرد، بێ و نێوێ ئەگەر عەبدایەتی خوای نەکرد عەبدایەتیش تێچکە دەکات بێگومان بەندایەتی و عەبدایەتیش بۆ غەیری خوا شیرکە شیرکیش خیانەتە لە مافی خوا پێشێلکردنی مافی خوایە پەنا بەخوا بۆیە ئیمانداران دەبێ وریا بین گاورەکان حەزرەتی مەسیحیان کردە شەریکی خوا جوولەکە گوێرەکەیان دەپەرست خەڵکانێکی زۆر مانگ و ڕۆژ و مانگا دەپەرستن ئاگر دەپەرستن لەگەڵ ئەم هەموو پێشکەوتنەشدا ئەم هەموو ماسەر و دکتۆرا هەیە خەڵکانێک هەیە هێشتا خوا ناپەرستێ چونکە هیداەتی وەرنەگرتووە خەڵکانێک هەیە شەریک بۆ خوا قەرار دەدا و چی دەپەرستێ هەوا و ئارەزوی خۆی ئەم هەموو دیکتاتۆر و ستەمکارێک کە ئێوە دایان بین و دایان بیستن لە پێناو حەز و ئارەزوەکانی خۆی هەزاران گەنجی جوانی وەک ئێوە بەکوش دەدا بەس بۆ جێگە و پێگەی خۆی بەس بۆ ڕابواردنی خۆی بەس بۆ شخصی خۆی و بنەماڵەکەی خۆی بەڵێ و هەروەها ئینسان وەکو دەڵێ لەوە بترسە لە خوا ناترسێ ئەوانەی کە هەوا و ئارەزوی خۆیان دەپەرستن ئەوە تا دەبینی ئەم هەموو دەستدرێژی سێکسی ئەم هەموو ئیغتیسابە ئەوە تا دەبینی دەستدرێژی بە کۆمەڵ دەکەنە سەر مێر منداڵێک ئەمە بەڕاستی کەسێ لە خوا نەترسێ کەسێ عەبدی خوا نەبێ چاوەڕوانی هەموو خراپەیەکی لێ دەکرێ و و دەبێتە بەندەی هەوا و ئارەزوو و دەبێتە بەندەی دینار و درهەم کە پێغەمە ساسم فەرموویەتی تەعیس عەبد دینار تەعیس عەبد درهەم هەی لە ناوچێ ڕسوایە بەندەی دینار و درهەم بەندەی دینار و درهەم تەبیعەتی چۆنە ئین ئوعطیە ڕەضیە وئن منع سخط ئەگەر پێیان دا پارە زۆر ڕازیە و کوڕی چاکە و فڵانکەس پیاوی چاکەکە پارەی باتێ ئەگەر پارەیان نەدایە تووڕە دەبێ و هاوار دەکا و دەڵێ خراپە و دژایەتی دەکا ئەگەر لێشیان پرسی دەڵێ بابە ئێمە دینار و درهەم ئەمڕۆ بە قەولی ئەمڕۆ دینار و دۆلار ناپەرستین بەڵام لە لێکدانەوەی عەبدودینارە ابن حجر رحمتی خوای لێ بێ دەفەرمێ خەمی پیاوەتی نییە ئەها ئەوەی لە پارە نزیک بێتەوە ڕەوشتی بەرزی بیرەچێتەوە بینیوتانە بۆیە دەڵێ بەس پارەکەم و قاسەکەم با جوان بیپارێزم حەیام ناموس مشکیلە نییە خزمایەتی دین جیرانەتی ئەو شتانە نا بەس پارە جا ئەوە ئیبن حەجەر دەفەرمێ ئەوە دەبێتە عەبدی پارە ئەوە وەکو ئەوەیە بۆی دروست کرابێت بۆیە بەڕاستی بەڕێزان خۆشەویستان وریابین بە با پارە و دینار و دۆلار و ماڵی دنیا بەدەستمانەوە بێ بەڵام دینەکە لەسەر سەرمان بێ ئەگەر مشکیلە و مسیبەتێک ڕوویدا خێرا دنیاکە فڕێ بە و دینەکە بگرە بەسەر سەرتەوە بەڵام چی ئەەکەی لەو کەسە کە دینەکە بەدەستیەوەیەتی و ماڵی دنیا و پارەکە لەسەر سەری داناوە کە شتێک بوو خێرا دینەکە فرێدا و دەڵێ با ماڵەکەم پارێزراو بێ سبحان الله والعکس صحیح تەماشاکەن دینەکە فرێدا دەڵێ کورە با بە معاشەکەم دەبرێ فەسڵ و نەقڵم دەکەن با مشکلەم بۆ دروست نەبێ با فڵان و فیسار لێم ڕازی بێ چۆن دەبێ ڕۆژ ئاو ئەوروپا ناڕازی بێ ئەها نا با دینەکە تاجی سەرێ بێ دنیا و مادە و دینار و دۆلار بەدەستەوە بێ کە شتێ قەوما خێرە پارەکمان دنیاکە فڕێبە دینەکە تۆن بگرە تۆن چونکە کە دینت هەبوو دوا ڕۆژت هەیە کە دینت هەبوو شخصیتت پارێزراوە کە مافی خواددا سەربەرزی دنیا و دوا ڕۆژی با خەڵکانێکیش قسە و ناو ناتۆرت پێ بڵێن و بتخەنە لیستی ڕەشەوە بەڵێ بەڕێزان و خۆشەویستان دەبێ زۆر وریابین کەوا دینەکەمان لەسەر سەرماندا بنین مشرچینی قڕیش بتیان دەپەرست تخوا بتی ئەو کاتی زۆر فەقیر بوو بۆ خۆیان دروستیان دەکرد بێ مەسرەف بوو عەزێتی خەڵکی نەدەدا بەڵام بتی ئەمڕۆ خەتەرە کە کۆیلەی دەوێ و کەنیزەکی دەوێ و عەبدی دەوێ و کۆشکی دەوێ و ڤێلای دەوێ و بودجەی دەوێ بتەکانی ئەمڕۆ خەتەرن زۆر زۆر لە بتی سەردەمی کۆن زۆر مەترسیدارترن بەڕێزەکانم بۆیە دەبێت زۆر زۆر وریابین ئیمانداران خەڵکێک هەیە نوێژ دەکا بەڵام بەرنامەی خی قبول نییە داوای بەرنامەی شکە دەکا دەی تۆ چۆن دەبێ نوێژ خوێن و بەرنامەی خوات قبول نەبێ لە هەر حیزب و ڕێکخراوێک لەم دنیاەدا ئەگەر ئەو کەسەی ئەندامە لەو حیزبەیە ئەگەر ئەجەندا و بەرنامەی ئەو حیزبەی قبول نەبێ بە دوسە و پەنجا نای تەبعیش نایەوێت و ئەو کەسە فەسڵ دەکا و بە خیانەت تۆمەتباری دەکا ئەی تۆ چۆن مسلمانی و بەرنامەی خوات قبول نییە و هەوڵی بۆ نادەی و و لە خزمەتی دانابی بەڵێ بەڕێزان و خۆشەویستان دەبێت تەسلیمی دینی خوابین و شەریکی بۆ قەرار نەدەین بەڵام ئاش وما قدر الله حق قدره وەکو پێویست قدری خوان نەزانی وەکو پێویست خوان نەناسی و مافی خوان نەدا کەواتە مافی خوا بەسەر بەندەکانیەوە ان یعبدوه ولا یشرکو به شیئا عیبادەتی بۆ خودا بکەین بەندایەتی بۆ بکەین و شەریکی بۆ قەرار نەدەین تەسلیمی فەرمانەکانی خوا بین ئەدی مافی بەندە چیە بەسەر خواوە مافی بەندەش بەسەر خواوە ئەوەیە هەر کەسێک بەنداتی بۆ خوا کرد و شەریکی بۆ قەرار نەدا ئەوە خوای گەورەش نایخاتە ناو ئاگرەوە ئەیخاتە بەهەشتەوە و بە ئاگر سزای نادا جا وەرە ئیماندار خۆشیەکانی بەهەشت بێنە بەرچاوی خۆت کە قەت نابڕێتەوە کە پیربوون نییە نەخۆشی نییە کە هەرچی تۆ تەسەور دەکەی لەوێدا هەیە و لە هەمووشیان خۆشتر وەڕیضوان من الله ئەکبەر ڕازیبوونی خوا کە جارێشکە تووڕە نابێ لە بەهەشتا نوێژکردنیش نییە جومعە و جەماعەتیش نییە لە بەهەشتا نەخۆشی نییە پیری نییە یعنی بەڕاستی بەهەش شوێنی حەوانەوە و شوێنی ڕابواردنە جا بۆ ئێمە ئەو خۆشیەمان لە چیز خۆمان بدەین بۆ شتێکی کاتی کەمی دنیا لە خوای گەورە دەپاڕینەوە دەڵین یا ڕەبی خوایە عاقبەتمان بەخێر جێڕی یا ڕەبی خوایە زۆر جار دەڵێ کەسێکە کە تەماشا دەکەی دەڵێ خوایە ئەمن زۆر بێتاقەتم خواش دەفەرمێ لا تقنطوا من رحمة الله لە ڕەحمەتی خوا مەیوز مەبە یان دەڵێ یا ڕەبی خوایە خەونەکانم ئاواتەکانم کەی دێنە جێ خوای گەورە فەرمێ ئۆدعونی ئەستەجیب لەکم لێم بپاڕێنەوە و ئەمن وەڵامتان دەدەمەوە هیواشەیە دەڵێ خوایە سەبر و تەحەملم نەماوە خوای گەورە فەرمێت ان اللە مع الصابرین، خوای گەورە لەگەڵ ئەوانەدا کە سەبریان هەیە، بۆیە با مافی خوا بدەین و بەندایەتی بۆ بکەین و شەریکی بۆ قەرار نەدەین. یا ڕەبی خوا لە ئێمەش و لە دایک و باوکشمان خۆش بی. خوایە هەر وەکو چۆن لەم مزگەوتە کۆت کردووینەوە، خوایە لە بەهەشتا کۆمان کەیتەوە. خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت لێمان خۆش بی. قەڵەمی عەفو بێنی بەسەر تاوانەکانمانا یا ڕەب. خوایە لە دین و بەرنامەی خۆت بە ئاگامان بێنیەوە. خوایە بمانگێڕی لەو کەسانەی کە مافی تۆ دەدەن. خوایە نەمانگێڕی لەو کەسانەی کە شەریکیان بۆ تۆ قەرار داوە خوایە بە دوورمان کەی لە شیرک و بیدعە و خورافیات یا ربی خوا لە دین و بەرنامەکەی خۆت شارەزامان کەی یا ربی خوا بە خاتری ناوە جوانەکانی خۆت شیفا بۆ نەخۆشەکان بنێری بە تایبەتی ئەوانەی داوای دوعای خێریان لێ کردوین خوایە ئەوانەی نەخۆشیان هەیە ئەوانەی کێشیان هەیە بی بەدەم داواکاریەکانیانەوە یا ربی خوا پیرەکانمان عاقبەت خێرکەی دایکان و خوشکانمان حیا و ناموسیان پارێزراوکەی